وە ئەو کەسەی لە مسڕ یوسفی کڕی وتی بە ژنەکەی ڕێزی لێ بگرە شوێن حەوانەوەیەکی چاکی بۆ ئامادە بکە بەڵکو سوودمان پێ بگەیەنێت یان بیکەین بە کوڕی خۆمان ئا بەم جۆرە یوسفمان جێگیر کرد و پلە و پایەمان پێدا لە زەوی مسڕدا ئەمەمان کرد تا فێری خەو لێکدانەوەی بکەین و هەموو دەرگاکانی داخست، وتی، وەرە پێشەوە بەپەلە، بۆ ئەوەی بۆت ئامادەیە. یوسف وتی، من پەنا دەگرم بە خوا، بەڕاستی ئەو پەروەردگاری منە، یا عەزیزی میسر خاوەنی منە، ڕێزی لێ گرتووم، بەڕاستی ستەمکاران ڕزگار نابن. یوسف وتی، ئەو ژنە داوێن پیسی لە من ویستووە، ئەوسا شایەتێک لە کەسوکاری ئەو ئافرەتە شایەتی دا. ئەگەر کراسەکەی یوسف لای پێشەوە دڕێنرابێ، ئەوە ئافرەتەکە ڕاست دەکات و ئەو یوسف لە درۆزنانە. قد شغفها حبا انا لنراها فی ضلال مبین دەستەیەک لە ژنانی شار بە تەشەرەوە وتیان، ژنەکەی عەزیزی میسر دەیەوێت لەگەڵ غولامەکەی داوێن پیسی بکات، بەڕاستی خۆشەویستی ئەو غولامە چووەتە ناو پەردەی دڵی، بەڕاستی ئێمە ئەو ژنە دەبینین لە گومڕاییەکی ڕووندایە. ئەوسا وتی بە یوسف وەرە بۆ ناویان با بتبینن. هەر کە یوسفیان بینی حەپەسان لە جوانی ئەو و هەموویان دەستی خۆیانیان بڕی، وتیان پاچی و بێگەردی بۆ خوا، ئەمە ئادەمی نییە ئەمە تەنها فریشتەیەکی بەرز و بەڕێزە. ژنەکە وتی پێیان، ئەمە ئەو کەسەیە کە ئێوە سەرزەنشتی منتان دەکرد لەسەری، وە سوێند بەخوا بێگومان ویستم دەستم لەگەڵ تێکەڵ کات، بەڵام ئەو خۆی گرتووە و نەیکرد، وە سوێند بەخوا ئەگەر ئەوەی فەرمانی پێدەکەم نەیکات، ئەوە بێگومان بەند دەکرێ و لە ڕیسوایان دەبێت. کە یەکێکیان وتی بە یوسف، بەڕاستی لە خەومدا خۆمم دیت ترێم دەگوشی کە دەبێ بە عەرەق، وە ئەوی تریان وتی، بێگومان لە خەودا خۆمم دیت نانم هەڵدەگرت بەسەر سەرمەوە باڵندە لێی دەخوارد، لێکدانەوەی ئەو خەوەمان پێ بڵێ، بەڕاستی ئێمە تۆ لە چاکەکاران دەبینین. ئێوە بێجگە لە خوا هیچ شتێک ناپەرستن، جگە لە چەند ناوێک نەبێت کە ئێوە و باو و باپیرانتان ناوتان لێناون، خوا هیچ بەڵگەیەکی دەربارەیان نەناردۆتە خوارەوە، بێگومان بڕیار تەنها بۆ خوایە، فەرمانی داوە بێجگە لەو هیچ شتێ نەپەرستن، ئەوەیە ئاینی ڕاستی دامەزراوی نەگۆڕاو، بەڵام زۆربەی خەڵکی نازانن. ان ربی بکیدهن علیم. پاشا وتی، ئەو پیاوەم بۆ بێنن. جا کاتێ نێردراوەکەی پاشا هاتە لای یوسف، یوسف وتی، بگەڕێرەوە بۆ لای گەورەکەت، ئەوسا پرسیاری لێ بکە، هۆی چی بوو کە ئەو ژنانە دەستی خۆیانیان بڕی، بێگومان پەروەردگارم بە پیلانی ئەو ژنانە ئاگادار و زانایە. ئافرەتەکان وتیان، پاک و بێگەردی بۆ خوا، ئێمە هیچ خراپەیەکمان لێ نەدیوە، ژنەکەی عەزیز وتی، ئا ئێستا حەق و ڕاستی دەرکەوت، من دەمویست ئەو دەستم لەگەڵ تێکەڵ کات و بێگومان ئەو لە ڕاستگۆیانە. فلما کلمه قال انک الیوم لدینا مکین امین. ئنجا پادشا وتی بە ژێر دەستەکانی، ئەو یوسفەم بۆ بێنن دەیکەمە کەسێکی تایبەت بە خۆمەوە. ئنجا کاتێ کە پادشا قسەی لەگەڵ کرد، وتی بەڕاستی تۆ ئەمڕۆ لای ئێمە خاوەنی پلە و پایە و باوەڕ پێکراوی. ووتی، ئەی کوڕەکانم، هەمووتان لە دەرگایەکەوە مەچنە ژوورەوە، بەڵکو لە چەند دەرگایەکی جیاجیاوە بچنە ژوورەوە، وە من هیچ سوودتان پێناگەیەنم لە بەرامبەر پێشهاتی خوادا، هەموو حوکم و بڕیارێک تەنها بۆ خوایە، پشت هەر بەو دەبەستم، وە خۆسپێرانیش با خۆیان هەر بەو بسپێرن. جا کاتێ چوونە ژوورەوە لەو شوێنەی کە باوکیان فەرمانی پێدابوون، ئەو چوونە بەو جۆرە هیچ سوودی پێ نەگەیاندن لە بەرامبەر قەدەری خوادا، بەڵکو ئەوە مەبەستێک بوو لە دەروونی یەعقووب بوو بەم شێوە ئەنجامی دا، وە بەڕاستی یەعقووب خاوەنی زانست و زانیاری بوو، چونکە ئێمە فێرمان کردبوو، بەڵام زۆربەی خەڵکی نازانن. وتیان تۆڵەی ئەوەیە لەباری هەر کەسێکدا دۆزرایەوە ئەو کەسە تۆڵەکەیەتی ئەوەی دزیەکەی کردووە ئەبێتە عەبد و کۆیلەی ئەوەی دزیەکەی لێ کراوە ئا بەو جۆرە تۆڵە لە ستەمکاران دەسەنین. فبدأ بأوعيتهم قبل وعاء أخيه ثم لە پاشان ئاو خۆرەکەی دەرهێنا لە جەواڵی براکەیدا، ئا بەم جۆرە پیلانمان نیشانی یوسف دا، ئەو نەیدەتوانی براکەی بگرێ بە پێی ئاین و یاسای پادشا، بەڵکو بە پێی ئەو قسە بوو براکانی خۆیان کردیان، مەگەر کاتێ کە خوا بیەوێ هەر کەسێک بمانەوێت پلەی بەرز دەکەینەوە و لە سەر هەموو خاوەن زانستێکەوە زاناتر هەیە. قال انتم شر مکانا واللە اعلم بما تصفون. وتیان ئەگەر ئەو دزی بێتی ئەوە بێگومان براکەشی پێشتر دزی کردووە، بەڵام یوسف پێناخۆش بوونی خۆی بەم تۆمەتە لە دەروونی خۆیدا شاردەوە دەری نەبڕی بۆ ئەوان تەنها وتی ئێوە لەوان خراپترن، وهو خیر الحاکمین. جا کاتێ بێ هیوا بوون لەوەی وەزیر بەرەللای بکات، چوونە کەنارێک بە چپە ڕاوێژیان دەکرد، برا گەورەکەیان وتی، ئەی نازانن کە بێگومان باوکتان سوێند و پەیمانێکی بە ناوی خواوە لێ وەرگرتن، پێشتریش لەو بەڵێنەی پێتان دابوو دەربارەی یوسف کەمتەرخەمیتان کرد. کەواتە من ئەم زەویە بەجێ نایەڵم هەتا باوکم مۆڵەتی گەڕانەوەم پێ نەدات، یان خوا بڕیارم بۆ نەدات، هەر ئەویش باشترینی دادوەرانە. انه لا ییاس من روح الله الا القوم الکافرون. یەعقوب وتی، ئەی کوڕەکانم بڕۆن، جا بگەڕێن و هەواڵی یوسف و براکەی بزانن، نائومێدیش مەبن لە بەزەیی و میهرەبانی خوا، بەڕاستی نائومێد نابێ لە ڕەحم و میهرەبانی خوا جگە لەوانەی کە بێ بڕوان. و باوک و دایکی لەسەر تەختی حوکمڕانی خۆی داینان و هەموو کەوتن بەڕوودا بۆی بە سوژدە بردنەوە، یوسف وتی، ئەی باوکی خۆشەویستم، ئەمە لێکدانەوەی خەوەکەم بوو کە لەمەو پێش بینیم، بێگومان پەروەردگارم بەڕاستی گێڕا، وە بەڕاستی خوا چاکەی لەگەڵ کردم کاتێ لە زیندان دەری هێنام و ئێوەشی لە لادێ و بیابانەوە هێنا بۆ ناو شار، ئەی پەروەردگارم بەڕاستی پێت بەخشیوم هەندێک لە دەسەڵات و پاشایەتی و هەندێکیش لە لێکدانەوەی خەوت فێرکردووم، ئەی دروستکراوی ئاسمانەکان و زەوی تۆ پشتیوان و یارمەتیدەری منی لە دونیا و لە ڕۆژی دواییدا بە موسولمانێتی بممرێنە و بمخەرە ڕیزی پیاو چاکانەوە لە دواڕۆژدا. بەڵکو بەڕاست دانەر و پشتگیری ئەو کتێبانەیە کە لە پێش خۆیەوە هاتوون، هەروەها ڕوونکەرەوەی هەموو شتێکە و ڕێنمونی و میهرەبانییە بۆ ئەوانەی کە بڕوا دێنن.